هاتم ئیزنت لێ وەربگرم. بڕۆ ئاوەکەت بخۆرەوە بە ناوی ئەو خودایەی کە تۆی خەڵق کردووە. بسم اللە الرحمن الرحیم. الحمد للە. ئاوەکەت چەند خۆشە مامە. ئاو. ڕاوەستە دامەنیشە تا جلەکانی خۆمت بۆ ڕابخەم با جلەکانت پیس نەبێ. نا زۆر سپاس. جلەکانت زۆر زۆر جوانن بەڵام ئەو جلانە هی تۆ نییە. هی من نیە؟ گەر بۆچوونەکەم تەواو بێ. لاشەت لە ماڵێکە و دڵت هی ماڵێکە و جلەکانیشت هی ماڵێکە. دڵ لە ناو جەستەیە و هەمیشە جیا نابنەوە لە یەکتر و هیچ یەکێکیان بێ ئەوی تر نابێت. نەخێر ئەوە دڵ و ناخی دڵ. وەکو ئەو تۆیە وایە لەم زەویە هەڵدەگیرێ و لە زەویەکی تر دەیچێنی و وە خودای گەورەش دەبێ ئاوی پێ بدات بە جوانترین شێوە دەڕوێ گەر خودا بیەوێ. و تۆیەکە هەر چۆنێک بێت بەرهەمەکەش هەر ئەوەیە کە زەویەکە دەیەوێت دڵیش ئاوایە. لەوەیە ناڕاست دەکەیت. بەڵام چۆن دەبێت ئەو جلانەی کەوا من ئێستا لە بەرمەیی خۆم نەبێت مەگەر ئەو جلانەم دزی بێت. یان بردووتە و ئەویش هی خۆت نەبووە، یا بە زۆری زۆر داری بە ئارەزووی خۆت داوتە بە کەسێکی تر. قسەکانی تۆ سەرسوڕهێنەرە. گوێم لێ بووە لە پیاوێکی تر وەکو تۆ لە شاری سەماوە. بۆ چەند جارێک پیاوەکەی ترم بینیوە. وابزانم هەر تۆی. بۆ چونەکەی تۆ ڕاست نیە لە هەموو شارێک پیاوێکی لەو جۆرە هەیە. ئایا تۆ لێرە بە تەنها دەژی؟ ئەو پرسیارە لە دوو کەس دەکەم. یەکەمیان کێیە؟ یەکەمیان ئەوەیە کە لە خۆیەوە پرسیار دەکا و خۆی لە شت هەڕدەقورتێنێ. ئەی دووەمیان کێیە مامە؟ دووەمیان دزێکە کە دەگەڕێت و پێش ئەوەی دەست بۆ ئەو شتە ببات کە حەقی خۆی نییە. باشە من کامەیانم؟ خوا دەزانێت تۆ لە کامەیانی بەڵام دووەمیان نیت. ئەم پارەیە بۆ خۆت ببە هەموو پێداویستەکانی ژیانی خۆتی پێدابین بکە. پارەیەکم دەدەیتێ کە حەقم بەسەرتەوە نییە. گورجی هار زۆر زۆرن لە شەودا وە گورجی ئینسیش بە شەو و ڕۆژ لەگەڵتایە ئەگەر ستەم زۆر بوو مرۆڤ هار دەبێت مرۆڤەکان هەموو دەبن بە گورگ و ئەگەر هات و چاکەش زۆر بوو هەموو گورگە هارەکان و خەڵکی خراپ دەترسن دەری مەکە و مەبە هۆی دەرکردنیشی و دەرمەکە و دەریش نەکرێی. ڕاست دەکەی مامە. بەڕاستی پێم بڵێ ئایا تۆ ئەوی؟ تۆ باوەڕ بە خۆت بکە ئایا تۆ ئەوی؟ میری خوناسیڕا. یاخوا بەخێر بێی گەورەیە میرێکی زۆر دڵپاکە لە نمونەی ئەو نییە بەخشندەیە هەروەک و با و باپیران و مامەکانی تۆش جەنابت بەخێر نیت ئەی دوو ڕووی درۆزنی پیسی ناپاک کوا بەرپرسی دارایی بڵێ گەورم بفەرموو لە جێگای خۆت بوەستە. ناوت چییە؟ عامری سەقەفی گەورەم. بە دڵنیاییەوە تۆ لە عەشیرەتی حەجاجی. بەڕێ باز بەڵێ بەڵام بە کەسایەتی و خزمایەتی نا گەورەم خودا بتپارێزێت. لە کوێ کارت دەکرد پێش ئەوەی حەجاج بتنێرێ بۆ ئێرە وەکوو پاسەوانێک و وەکوو بەرپرسی دارایی؟ لە بەشی دارایی دیمەشق بووم میری گەورە. شوعەیبێکی تر. بڕۆ بۆ ناو دارایی و لیستەکان ئامادە بکە بۆ ئەوەی تەماشایەکیان بکەم. فەرمانتە ئەی میری گەورە. ڕاوەستە. هەر کەس هاتە لای من با خۆی دانەنوێنێ و پێویست ناکات دەستیشم ماچ بکات. هەر کەسێکیش هەوڵی ئەوەی دا ئەو شتە بکات با خۆی زیندانی کە لە پێش ئەوەی من بڵێم بڕۆ. کوانێ بەرپرسی شورتەکان؟ بەرپرسی سەرباز و پاسەوانەکانیش منم گەورم. شورتە و سەرباز و پاسەوانیش ئەوانە هەمووی بەدەستی تۆن؟ چەند زیندانی هەیە لە بەندیخانەکەت؟ لە دەوروبەری هەزار یان دوو هەزار. یان سێ هەزار یان چار هەزار؟ وابزانم وایە گەورەم. باشە دەزانی چەند کەست بە حەق یا بە ناحەق بەند کردووە؟ بەڵام گەورەم. خۆ ئەگەر لە ئاقارێکدا بە شوانێکم بگوتایە چەند مەڕت هەیە؟ دەزانی ئەو کاتە پێی دەگوتم چەندی هەیە. خودا سەلامەتت بکا گەورەم. کەسی وەکو ئێوە شایەنی هیچ شتێک نین. لیستێکم دەوێ بە ناوی هەمویانەوە و عشیرەتەکانیان و تاوانەکانیان و دەمەوێ بزانم یەکەیەکەیان لەسەر چی بند کراون هەموو بە بەڵگە و شایەدەوە ئەجی نادەتکەم بە پەندی زەمانە گەورم هیچ کەسێکم بە بێتاوان نەخستۆتە بەندیخانە یان دز بووە یانیش پیاوکوژ بە گەورم یان ڕێگر بۆ وەکو ئەو کەسانەی کە هەمیشە ڕێگایان لە خەڵکی بێ تاوان و هەژار دەگرت، یان کەسێک کە لە یاسا یاخی بووبێت. هی درۆزنی ناپاک و پیس شێوەت هەر لە مامت دەکا. هەمووتان یەک تاوان بەکار دێنن بۆ ترساندنی خەڵک و زیندانی کردنیان. بە تاوانەکانی خۆتان خەڵک دەترسێنن بەبێ تاوان دەیانخەنە نێو بەندیخانەوە. ئێستا ون بە لەبەر چاوم. وەڵڵاهی لەسەر ئەم کورسیە دانانیشم تاوەکو لە ملی پیاوی ستەمکار نەدەم و ستەم لەسەر ئەم ستەم لێکراوانە هەڵگرم عەدەی کوڕی وەرتە بەدوام داوەرە و شمشێرەکەت بکە سەرمیلی ئەو پیاوە تا دەرگای بەندی خانە فەرمانتە باوکی حەبسە تۆش ئەی کەعبی تەمیمی لەگەڵتیم باوکی حەبسە هەندێ سەرباز ببە و بڕۆ بە بەشی دارایی لەوێ چاوەڕێی من بە تا دێم هیچ ترسێکی خودا لە دڵدا نییە بەرامبەر ئەم هەژارانە؟ خەڵکی زیندانی دەکەی لە بەندیخانە و وە لەسەر یەکیان کۆ دەکەیەوە لە بەندیخانە لە نێوان زەلیلی و زیندان دەست و قاچیان دەبەستیتەوە خۆ ئەگەر ئاژەڵیش بوونایە هەروە لێ دەکردن عادی گەورەم. ئەو ستەمکارە بخەنە زیندانەوە، بەندی کەن و زنجیرەکانیش با لە ملی بێ و لە دەستی بێ و لە قاچیشی با چێژی ئەو ئێش و ئازارە بکات، چۆن ئازاری دەرخواردی ئەم هەژار و فەقیرانەی ئێرە داوە. ئەوانەی ئێرەش هەموویان ئازاد بکەن. یاڵا. بۆ کوێ؟ هەتاوەکو سەر پێشاو دەچێت و دەگەڕێتەوە. خۆزگە هەر لەوێ بتکوشتبایە. هێشتان لە ژێر شمشێرەکەمانە و لە ژێر تیری کەوانەکەماندا گەورە پێی بڕۆ دەرەوە. وازی لێ بێنە بۆ ناحەزەکانی لە ناو هۆزەکەی وازی لێ ناهێنن دەیبینێ بیخوێنەوە بەرپرسی بەشی دارایی بابراکانی ئێمە لە خەڵکی خوناسیڕە بیبیستن ئایا دەستکەوتی بەشی دارایی چەندە و چەندی خەرج کردووە و پارەکەشی لە چی خەرج کردووە دەستکەوت دەستکەوت ئەها دەستکەوت ئەها گەورم دەستکەوتی بەشی دارایی هزار هزار و و 900 هزار دیناری مەڕوانی دەکات گەورم و هزار و هزار پ فلسی مەڕوانی ماشاء الله ئەم شارە لە چاو شارەوە هەر دەڵێی گوندە ئەو هەم پارەی هەیە لە بەشی دارایی ئەوە هەموو لە سایی خودای گەورەیە ئەگەر خودای گەورە فەرمانی دابێت. ئەوە زانیمان ئەوە دەستکەوتەکەیە ئەی چی خەرج کراوە ها خەرج کردێن ئەها خەرج کردێن خەرج کردێن خەرج کردێن ئا خەرج کردێن ئەوە تا سێسەد هزار دینار و و هەروەها سێسەد هزار در هەموو بەخشیش و پیاوەتی و ڕێزلێنان و خۆشەویستی میرە بۆ تەواوی خەڵکی خوناسیڕەی خۆشەویست گەورەم. ئەو کەسە بەڕێزانە کێن و ناوەکانیان کامانەن و پێشم بڵێ هەر یەکەیان چەندی وەرگرتووە؟ گەورەم، ئێمە هەرگیز ناوی ئەو کەسانە نانووسین کە کە پارە وەردەگرن، تەنها ناوی ئەو کەسە دەنووسین کە فەرمانی داوە بە خەرجکردنی پارەکە. تەواو کە تەواو کە. و سێ سەد هەزار دیناریش مووچەیە بۆ خزمەتکار و سەرباز و پاسەوانان و سێ سەد هەزار درهەمیش بۆ مەڕ و ئەسپەکان خەرجکراوە گەورم و سێ سەد هەزار پەنجایش گەورم بۆ بەیتارەکان بۆ گەورم ڕاوەستە مووچەی بەیتار بە تەنیا چەندە؟ مووچەی بەیتار بە تەنها سێ سەد هەزار پەنجاییە لە ساڵێکدا گەورم موچەی بەیتار یەکسانە بە پارەی ئالیک؟ کەواتە ئێستا ئاژەڵەکان هەموو نەساغن تەواویکە بیخوێنەوە ئەی دڵ و دەروون نەخۆش بیخوێنەوە و تەواوی کە و حایی خۆشت ببە هەروەها سێسەد هەزار دینار بۆ یارمەتی دانی هەژاران ئەی میری گەورە ئەو پیاوێکی درۆزنە. بەخودای گەورە هەتا ئێستا یەک پەنجا فرسیان نەداوە بە یەک هەژار. چاوەڕێ کەن و گوێ بگرن. وابزانم بەرپرسی دارایی هیچ شتێک نازانێ جگە لە سێ سەد هەزار دینار. ئەی سێ سەد هەزار دینارەکەی تر لە چی خەرج کراوە بەرپرسی دارایی؟ سێ سەد هەزار دینار بەردەوام بە بەردەوام بە و ڕامۆستا سێ هەروەها سێ سەد هەزار دیناریش بۆ ڕاکێشانی ڕووبارێک و سێ سەد هەزار دیناری تریش ئەویش بۆ دروستکردنی دوو پرد لەسەر ڕووبارەکە. ئەوە چییە؟ ئەوە چ ڕووبارێکە؟ وابزانم مەبەستی ڕووباری فوڕاتە. باشە هیچ ڕووبارێک لە شارەکەتان هەیە کە ئەو برادەر و میرەکەی کردبێتیانەوە؟ نەخێر تەنها ڕووباری فڕاتە ئەویش خودای گەورە کردوێتیەوە بە درێژایی ئەم دنیاە. گەورەم ئەو ڕووبارە لە نێوانی ڕووباری فوڕات و کۆشکی میرە گەورەم. وتت چی؟ پێم بڵێن ئەوە چ ڕووبارێکە؟ ئەی میری گەورە، ئەمە جۆگەلەیەکی زۆر زۆر تەنگە و زۆریش خاوە، خاوە، خاوە. گەر مراویەک مەلەی تێدا بکات، دەخنکێت، دەمرێت. گەر بەردێک بهاویتە ناوی، دەگیرێ، هەر وەکو پارووە نانێک لە بەینی خەڵکدا ون دەبێ. بیخوێنەوە، بیخوێنەوە. سێ سێ سێ سێسەد سێ سێسەد هەزار دینار گە- گە- گەورەم بۆ چ- چ- چ- چ- چا چا بۆ بۆ چا چا بۆ چا بۆ چا دەی ئەمە تەواو بکە بۆ چا بۆ بۆ بۆ بۆ چاکردنەوە و پڕکردنەوە و خایەنکردنەوە و دووبارە دروستکردنەوەی پردەکانە گە- گەورەم باوەڕکە دەزانی کوێ باشە بۆی چاڵی لێ هەڵکەنی؟ ئەو سەرە زلەی تۆ و سەری ئەوانەی یارمەتیان داوی. دەزانی کوێش پێویستی بە پاککردنەوە هەیە؟ بەشی دارایی ئێرە، لە تۆ و لەوانەی وەکوو تۆن. هەی میری گەورە، لەوەتەی ئەم پیاوە هاتۆتە ئێرە عایدی ئەو سەقەفییە پیاو خراپە بەندکراوەیە. بێ پەتی بوو جلیشی لەبەر نەبوو. وە ئەمڕۆش نیوەی باخچەکانی هەموو خوناسرای هەیە وە لە هەموو باخچەیەکیش کۆشک و خزمەتکاری هەیە. وە نیوەکەی تریشی بە دەست بەرپرسە بەندکراوەکەیەتی وانیە؟ بەندکراوەکە شەریکە لەگەڵ هەموو بازرگانیەکان. وە شەریکە لەگەڵ ئەو کەسانەی ئەسپ بەخێو دەکەن و لە هەر هەموو شوێنێکدا پەلی هەیە ئەویش لە دەوروبەری خوناسرا هەتاوەکو حەلەب. تەنها یەک سەعاتت لە پێشە. بۆ ئەوەی ئەو شتانەم بۆ بنووسی و ڕوونی بکەیتەوە. با بزانین چیتان هەیە لە کۆشک و لە زەوی و لە ئاژەڵ و پارە و پوول و هەروەها ئەو شتانەی کە میرەکەت هەیەتی بەندکراوەکە و هاوڕێ خۆشەویستەکانتان و ئەوەش بزانە کە من ستەم لە کەس ناکەم هەر وەکو چۆن بێدەنگیش نابم لە هیچ حەق و داواکارییەکی خەڵکی. کلیلەکانم بدێ. عەلی کەعب، فەرموو باوکی حەفز. هەموو لیستەکانی بەشی دارایی کۆبکەنەوە. فەرمانتە گەورەم. ئەو کلیلە لای خۆت دابنێ و نەشهێڵی ئەو پیاوە لێرە دەرچێ تا هەموو ئەو شتانە نەنووسێتەوە کە پێم وتووە. و ئەگەر بانگدەر بانگی دا بۆ نوێژ، ویستی نوێژ بکات، با نوێژەکەی لێرە بکات. و بۆ لای منیشی بێنن پاش نوێژی عیشا. فەرمانتە باوکی حەفز. تۆزێک بە بەزەیی بە باوکی حەفەز بەزەیی بەکوێ بۆ خۆت دەڵێم ئەو کەسەی کە جانی منی بەدەستە ڕەحمم پێ دەکات بەزەیت بەو خەڵکەدا بێ. بەزەیی هاتنەوە تەنیا بۆ بێهێزەکانە. و بە فیل لەگەڵ پیاوە بەهێزەکان. گیانەکەم فێڵکردن چەکی فێڵبازە. منیش فێڵباز نیم. پێشەوای ئیمانداران تۆی نارد بۆ ئێرە لەبەرئەوەی شەڕی بۆ بکەی. وەکو میرێک. بەڵام شەڕی ستەم و ستەمکاران دەکەم. و شەڕیش فێڵە. منیش فێڵباز نیم. خۆت ئەوە باش دەزانی. العاقل من یقدر العواقب. والعاقبە للمتقین. صدق اللە العظیم. صدق اللە العظیم خودای گەورە دەڵێ وریا بن وریایش فەرزە لەسەرمان باوکی حەفز. ئاگات لە خۆت بێ لە دەست ئەوانەی شەراکەتیان هەیە لەگەڵ هەموو بازرگانەکان و لەگەڵ ئەو کەسانەی کە تۆ نایان ناسی لەم شارە. ئەگەر لەگەڵ هەموو خەڵکی ئێرە شەریک بن من چی بکەم؟ ئێمەت هێنا بۆ ئێرە تاوەکو لێرە بکوژێن وا نییە؟ وە بەدیلیش بمان بەن لەم شارە؟ ئەوە چیتە کچی پێشەوای ئیمانداران؟ لەبەرئەوەی کچی پێشەوای ئیماندارانم، خەمی جێگا و کەسایەتی باوکمە، ئەوە شورەییە بۆ کچ و برازاکەی؟ کێ دەیوێرێ خۆی لە قەرەی پێشەوای ئیمانداران بدات؟ خۆ خۆت بینیت لە ڕێگا چیمان بەسەر هات، پێش وەختە بە ئێمەیان گوت کەوا ئەم شارە چۆنە، و زۆر بە جوانی پێشوازییان لێ کردین، و ئەگەر ڕەحمەتی خودا نەبوایە ئێستا هەموومان کوژرابووین، یان دیل بووین لەناو شارەکان دەفرۆشراین. بەڵام بە ئاگات دێنمەوە. بەڵێ بە ئاگات دێنمەوە. دەزانی چەند ڕقیان لە ئێمەیە، ئەو پیاوانەی بەندت کردن و ئەو کەسانەی کە دەتەوێت زیندانیان بکەی. وە ئەو گومانەش نییە وەکو تۆ دەیکەی یان ئەو دزانەی چیای لۆکام کە دەستیان بەسەردا گرتووە. ئەگەر ئەوانەی من شەڕیان لەگەڵ دەکەم جنۆکەش بن، عومەر تەنیا لە خودای گەورە دەترسێت. ئەوە کوڕەزای عومەری کوڕی خەتابە. دایکیشی کچی عاسمی کوڕی عومەرە. ئایا تۆ بڵێی سەرکەوتوو بێ لەگەڵ ئەم ستەمکارانەدا؟ ئەوە ئێمە بینیمان کە چی کرد لە یەکەم شەودا. باشە ئەوان لێی دەگەڕێن؟ مەبەستت چییە؟ ئەو کەسانەی دەیان ناسین لێرە و لەوێ. خودای گەورە بۆمان دەپارێزێ. ئامەنت باللە. بەڵام من خەمی ئەم پیاوەمە لە دەست گورگەکانی خوناسیڕا. تۆ مەلای مزگەوتی و بەیانی نوێژی هەینیە لەگەڵ خەڵک قسە بکە با هەموومان دەستی یەکتر بگرین و یەک بگرین. بۆ بەیانی وا دەکەم ئیشاڵڵا. باشە مامۆستا باوکی سەفوان لێرەیە؟ کێ منی دەوێت؟ لەگەڵ مەلا حەزرەمی. ئا ئەوە زوئەیبە. ئەم شارە میرێکی هەیە ئەو بەرپرسی ئێمەیە بڕۆ دەرەوە دوژمنایەتی لەگەڵ مەکە باوکی مجاهید لەسەر خۆ بە زۆر چاوەڕوان بووم تا خدای گەورە ئەو پیاوە عمەریەی بۆ ناردین ڕاست دەکەی براکەم بەڵێ بەڵێ بەڵام فێڵ و قسەی خۆش و وریابوون بۆ ئێمە و ئەو زۆر باشە تا سەرکەوتوی بکەین لە کارەکانی خودای گەورە سەرکەوتوی دەکاو ان شاء اللە دەیپارێزێ ئێمەش لەگەڵی ڕادەوەستین هەرکەسێ بیەوێ شەرمەزاری بکا خودا ڕوی ڕەش بکا. ئێمە شەرمەزاری ناکەین دەبێت چارەیەک بدۆزینەوە بەڵام هەموو ڕووداوێک باسی لەسەرە وە هەموو جەنگێکیش پیلانی خۆی هەیە. سەری بپەڕێنە پێش کلکی. لە کلکەوە دەست پێ بکە. دڵنیابە سەرت لە ترسا دەمرێ یانیش هەڵدێت. لە ڕێگادا ترسانمان، بەڵام بێ سوود بوو نەترسە. گەر فەرمانی کوشتنت بدایە، ئێستا دەحەساینەوە. تۆ دەحەسایتەوە و مامی ماندوومان دەکات. زاواتی جێنشین و هەموو ئەم زەویە پڕ دەکرد لە ئەسپ و ئێمەشی دەکوشت لە بری زاواکەی. گورگەکانی جەڕاجیمەی تێبەر دەدەم بۆ ئەوەی بیکوژن. پاشانیش هەڵبێن بۆ شوێنەکانیان لە چیال و کام. کوڕی مەڕوان نەیدەوێرا کە بە تەواوی بچێتە ناو خاکی دوژمنەکەی جوستنیان ئەی شای بیزەنتە. لەبەرەوەی ئێمە نزیکین لە قوستانتینیە هەتاوەکو دیمەشق. ئایا چی ڕوودەدا؟ بم بەنە ژوورەوە بۆ لای گەورەمان. بۆ بابچ سەفوانە بابێتە ژوورەوە. لە بەردەم قەلاکەدا هەر بانچدۆ دەکرد گەورم لێگەڕێت ئەو پیاوە ڕێز و حرمەتی تایبەتی هەیە لە لای ئێمە زۆر بە خێربێ باچی سەفوان دانیشە وانێ برادەرەکەت حەزرەمی ڕۆژ بۆ ماڵەوە و پاشان دێت بۆ ئێرە لەسەر داواکاری تۆ. ئەی شای خوناسیڕە و حەلەب و هەموو شام گەورەم. بە یارمەتی زێمان بهێڵە. بەڵکو تۆ لێمان ڕازی بی و وە بەزەیی بە ئێمەدا بێتەوە لە لای میرەکەی خودا بیپارێزێ و وە مامیشی بپارێزێ پێشەوای ماداران. ئایا تەواو بووی؟ لە لاپەڕەکان بەڵێ بەڵام ڕەشەکە هێشتا کۆتایی نەهاتووە ئەوە هەڕەشەش دەکەی؟ ئەوە ئەگەدارکردنەوەیە ئەگەر ئەوەندە خەمی میرە خۆشەویستەکەتە چی دەڵێ؟ میرەکەی تۆ پیاوێکی زۆر باشە بەڵام لە ڕاستیدا زۆر خۆی تون دەردەخات هیچ زانیارێک تەیە لەسەری؟ ئەمەیان چیرۆکێکی ترە ئادەی بمبەن بۆ لای چۆن بگەمە لای تۆ چۆن بێ ئەوەی چاوم لەسەر بێ جگە لە چاوەکانی تۆ ئەی ئەو کەسەی تەماشەم ناکەی گەر منیش ببینی وا دەزانی کە نەدەبینی و نە تەماشا دەکەی هەستیشم پێ ناکەی و هەستیش بە کەس ناکەی لە دەورو پشتت ئێوە کێن بڵێن چیتانەوێ من مجاهیدینی حەزڕەمیم دەخوێنمەوە تۆم بینی لەناو ئەنجومەنەکەی میر بڵێ چیت هەوێ ئەوانەش وابزانم دەیان ناسی ئەمانە ستەم لێکراوەکانن. چی ئەوانی هێناوە بۆ ئێرە؟ ئێمە هاتوین تاوەکو چاکەی میر بدەینەوە. هەمیشە چاکە بکە و هەر چاکە دەتۆرێت. میر هیچ کاتێک چاوەڕوانی چاکەی هیچ کەسێک ناکات. هەموو شتێکی کە دەیکا لە پێناو خوا دەیکا. هەر ئەوەندە. ئێمەش نەهاتوین تەنها بۆ سەرکەوتنی و سوپاس کردنی لە ڕێ خودا. خودا بەرەکەتتان بەسەردا ببارێنێت. بەڵام ئێمە ئێستا پێویستیمان بە ئێوە نییە. بەڵام ئێوە هێشتا پێویستیتان بە دە هەندەی ئێمە هەیە. دەی هەواڵ بگەینە بە میر. چاوەڕێ کەن تاکو بەیانی. ئینجا ئەو کاتە چاوتان پێی دەکەوێ. ئێوە ئەمشۆ پێویستیتان بەم هێزە گەورە هەیە. بە هەموو شێوەیەک بە میر بڵێ و بە قوربانە خێرا کارەکانمان دوا مەخە. سەلم! چی ڕوویداوە لێرە ڕابۆ سەدر گالە کەس نەکەیتەوە تاوەکو دەگەڕێمەوە هەر کەس هاتە ژوورەوە یان هەوڵی دابێتە ژوورەوە یەکسەر دەیکوژی دەست خۆش بێ ئەم نامەیە هەر ئێستا مۆر بکە ئاگادار بە دەبێت سەر لە بەیانی بینێری بۆ دیمەشق ونەیەیتە دەست کەس تەنیا دەستی پێشەوای ئیمانداران نەبێت. باشە میرم چی لەو بەندە ئازادانە بکەین؟ نوێنەرەکەیان با بێتە ژوورەوە. ئێمە نازانین گەورەم ئەمانە ڕاست دەکەن یانیش ئەمە فێڵێکە. گەر ڕاست بکەن لەگەڵ پاسەوانەکان دایانمەزرێنە و مووچە بۆ هەموویان ببڕەوە. ناویان نەهێناوە لە ئەنجومەنی میرە نوێیەکەدا، کەسیش باسی نەکردووە نە لە نزیکەوە نە لە دوورەوە. هەدی لە چی تووڕە بووی؟ ئایا تۆ نایبینی کە یوسفی سەقەفی شەریکە لەگەڵ هەموو بازرگانی خوناسڕا تۆ بە باشی ئاگات لەوە هەیە بەڵام ئایا تۆ شەریکی ئەوی یان ئەو شەریکی تۆیە بەڵام زۆر هەوڵی دەدا شەریکایەتی لەگەڵ تۆدا بکات بەڵام لە تۆ دەترسا ئایا هیچ کەسێک دەوێرێ ئەو یان یەکێکی تر شەریکی لەگەڵ زێرفرۆشێک بکات یانیش ماس فرۆشێک بە بێ ڕەزامەندی من؟ ڕازی بوونی ژیری و بە مێشک بۆ ئەوەی چۆنی بترسێنی و ڕاکێشی بۆ لای خۆت پێش ئەوەی بڕوات بۆ لای میری خۆی و ئەو شتەی کردت ڕوویدا. تۆ گەیشتی بە پەتی ملی ئەسپەکە. برادەرەکەت ئەو میرە نوێ هات بۆ ئەوەی دەرچی من بشێنێ و وە لە دەستی هەموو پیاوەکانم بدات ئەگەر هەموو شیانی لە ناوبرد ئەوە بۆ من دەمێنێ بەڵکو لە خۆی دەربچێت و پێدرێژی بکات. کەسانی وەکو تۆ هانی بدات لە ئێمە یان کارێکی وا بکات دەست درێژی بکاتە سەرێمە یان دەستگیرکردنی من یان دەور و پشگرتنی قەڵاکە بۆ ئەوەی بەدەستەکانی من بکوژرێت گەر هانیشیاندا لەسەر تۆ ئەوا من دواهمین کەسم کە فکر لەم شتە بکەمەوە تۆ تاکە و پیاوەتی لەگەڵ ئێمەدا زۆرە پس گوێ ناخرێی گەر لە میر عومەر بترسی ئەو پیاوە کاری ناپاکی قەت ناکات هەروەها چۆن ئەو زانیارە لەسەری هێنا ئایا دەمێکە دەیناسی یاخود برادری بووی وەختی خۆی نەخێر بەڵام باوکم بە ڕەحمەت بێت یەکێک بوو لە برادرەکانی عمەری کوڕی خەتاب خوالەی ڕازی بێت و هەمووشمان دەزانین کە باپیری ئەو چی بووە ئەگەر بێت و ئمەویەکمان بووبێت لەسەر شێوەی عومەری ئەگەر بینیت پێی بڵێ باپیری مێت وە سەردەمی باپیریشی نەماوە لەسەر زەوی زەمزەم نا بەڵام لەسەر چاوەکانی فرات نزیک چیاکانی ئەدمینیا وە قەڵاکانی قوستانتینیا وە ڕێگای بازرگانەکان دەبێ باش بزانێ کە ئێرە سەرچاوەی دینار و فلسی ڕۆمیە، نەخێر مەڕوانی نییە. یان ئەم قسانەی پێی ڕادەگەیەنی یان بتکوژم و لە دەست تۆ و ئەویش بحەسێمەوە. دەزانی کێ لە پشتمە؟ لەوە زیاتریشی پێ ڕادەگەیەنم و ئەگەر حەزت کرد و ویستت چاوپێکەوتنی لەگەڵ بکە. نامەوێ چاوم پێی کەوێ. ئەگەر ئەویش ویستی با بە تەنیا بێ، بەڵام بەبێ چەک. باشە چێ دڵنیاییمان پێ دەدات کە ئازاری نادەن؟ هەرچەندێکت دەوێت لە پەیماندا تیدەمێ بێخەم بە. گەر ئەو میرە بە ئاشتیانەوە بێت بۆ لامان بەڕێز و حرمەتەوە پێشوازی لێ دەکەین و بە سەلامەتیش دەینێرینەوە. کوانێ میر لە کوێیە؟ فێڵێ لێکردم بۆچی تۆ بەندت کردم خۆ ئەو داوای کرد من بەری بۆ لای ئەو نەک بەندم کەی کلیلەکان. بەیانی من لێرە بەندت دەکەم تۆ و هەروەها میرەکەشت شەدات فەرمانتە تۆ بەرپرسی پاسەوانی ئەم زیندانەی ئەوانە سەربازەکانتن هەستەوە. فەرموو ئیشێکت هەبوو خانمەکەم؟ بۆچی لێرە دانیشتووی؟ وتم نەوە پێویستت بە شتێک بێ خانمەکەم. هەر ئێستا بڕۆ بۆ ژوورەکەت تاوەکو خۆم داوات دەکەم. فەرمانتە خانمەکەم. بەرەکەتی خواتان لێبێت خدا بەرەکەتت بەسەردا بارێنێ و نمونەی وەک تۆ زیاد بکە سەرکەوتوت بکە لەسەر ناحەزەکانت و وە دژمنەکانت بۆ زانیاریتان من ئازادم نەکردوون لەبەر هیچ شتێک بەڵام تەنانەت زانیاریم هەبووە لەسەر ئێوە پێش ئەوەی لە دیمەشقەوە بێم وە کە هاتمە ئێرەش زانیم ئەو شتانەی کە زانیمە ڕاستە گەر لە نێوانتان یەکێک هەبێ یەکێکی کوشتبێ بە ئەنقەست یا بە هەڵە، یان دزێکتان تیا هەبایە یان ڕێگرێک، یان کەسێک شتی خراپەی بڵاو کردبایەوە، لێ نەدەگەڕام بێتە دەرەوە تاوەکوو دادگایی نەکەم و بەڵگەکەشم بەسەردا دەسەپاند، ئینجا دادگاییم دەکرد بەو جۆرەی کە خودا و پێغەمبەرەکەی دایانناوە.